قۆناغەکانی تەمەن دەبڕن، پێویستیان بە ئامادەسازی هەیە بۆ گونجاندن لە نێوان قۆناغی ڕابردوو لەگەڵ قۆناغی داهاتوو قوتابی خۆشەویستەکانمان کە پۆلی دوانزەنەوە دەڕۆنە دەڕۆنە زانکۆ و پەیمانگاکان پێویستیان بە ئامادەسازی زیاترێ پێویستیان بەوە هەیە کە جارێکی کە بتوانن ژیانبندی یاخود ڕێزبندی لە ئەولەوێتی کارەکانی خۆیانە ژیانی خۆیانە قۆناغی ئامادەی خۆیانەوە ئەو حاڵەتانەی کە پێویست و زەرورە لە بەردەستیانە بێت چونکە مرۆڤ بە تایبەتی قوتابی بەڕێزەکان دوانزە ساڵ لەگەڵ دایک و باوکیانە دەژین ئێستا دەڕۆنە قۆناغێکی کە دوورەکەونەوە لە ژینگە دوورەکەونەوە لە ماڵ و خزم و کەس و کار دوورەکەونەوە لە لە ڕەفیق و برادەرەکان دوورەکەونە لە دەرو دراوسێ کە لەوانەیە چەند ساڵە پێکەوە ژیانیان گوزەراند بێت ئەو خاڵانە بە کورتی باسەکەین ئەوەندەی کە فریا بکەوین خاڵی یەکەممان یاخود ئەمری یەکەممان ئیش یەکەمان کاری یەکەمان ئەوش ئەوەیە کە دەبێت لە بەرچاوی بگرین ئەوش ژیانێکی تازەیە ئەم ژیانە تازە پێویستە ڕێ پێویستی بەڕێخستێکی تەندروستەیە واتە بتوانین ئەو تەعاملی کە دەیکەین لەگەڵ ژیانی نوێ لەگەڵ قۆناغی نوێ قۆناغی داهاتومانە قۆناغی زانکۆ و پەیمانگاکانە کە قۆناغی دوورکەوتنەوەی لە ژینگە و لەو لەو هۆکارانەی کە ئێمە لە بەردەستمانە بۆ یاخود بڵێ هەنگاومان ناوە بۆ ئەوی بتوانین لەگەڵیا بگونجین بۆیە دەکرێ ئێمە وەک دەڵێن ژیانی تازە پێویستی بە ئامراز و هۆکاری تازە پێویستی بە ڕێخستن و تەرتیبکردنی تازە هەیە. یەکەم خاڵ کە لە ژیانی تازە دەبێ بیگوزەرێنین و لەبەر چاوی بگرین خۆمانی بۆ ئامادەکەین ئەویش ئەوەیە خواحافیزیکردنە لە دایک و باوک ئێمە لەم قۆناغی هەژدە ساڵیە کە ئێمە تەمەمان بڕیوەتی و ژیانمان گوزەراندووە ئەوش ئەوەیە لە بەردەم لەگەڵ دایک و باوک و خوشک و برا و کەسوکاری خۆمانە تەعاونمان کردووە بەڵام ئێستا دوورەکەینەوە بە تایبەتی بۆ بۆ قوتابیە بەڕێزانەی کە شوێنەکانیان دوورە یاخود دەڕۆینە دەڕی وڵات یا دەڕۆنە شارەکەی خۆیان دەڕۆنە لادێ و شار و شارشکەکانی خۆیان دەخوێنن بۆیە لەوانەیە لە ژیانیانە نەبوو بێ هەفتەیە دوورکەونە لە دایک و باوکیان ئێستا دەبێ بڕۆن مانگە دوورکەونە لە دایک و باوکیان بۆیە ئەم قوتابیە پێویستە لەم قۆناغا خۆی ئامادە بکە و خۆ ئاماژیانی وەکو بیدایە دوتمان ژیانێکی تازەیە و ژیانێکی نوێیە دەبێ خۆی بۆ حازرکە بە تەندروستی بۆ ئەوەی بتوانێت لەو سەرەوە کە قۆناغی تەخەڕوجە باشترین کەسی لێ دەرچێ و کەسێکی ئامانجدار و پەیامداری لێ دەرچێ. خاڵێکە کە دەبێ لەم ژیانە تازە لەم بازنە تازەیە کە تێی کەوتووە لە بەرچاوی بگرێت کە ئەویش ئەوەیە زانکۆ و پەیمانگا حڕیەتێکی زیاتری تایە ئازادێکی زیاتری شخصی تایە و دەتوانێت کەس مراقەبەی نەکە لەو شوێنێک کە تیا دەژی بۆیە هەندێک قەراراتی جاران کە لە قوتابخانە بوو باوک و دایکی نزیک بوو خوشک براکانی نزیک و یاخود حتا لەوانەیە مامۆس برایەکی مامۆسا بێت لە قوتابخانەکە ئیتیا بووە حتا لەوانەیە باوک و دایکی لە دەرەوەی قوتابخانە علااقاتیان لەگەڵ مامۆسەکانیان هەبوو بێ بۆیە لێرە لە قۆناقی نوێ بە تایبەتی ئەگەر دوورکەوێتەوە لە شاری خۆی شارەکەی خۆی ئەوە لەو کاتە ئێمە گەر سەیر بکەین بڕیارەکانی بڕیاری نوێن و بڕیارەکان پێویستە بڕیاری جاریوای خەتەر بدا ڕای ترسناک بدا لەسەر ژیانی خۆی لەسەر داهاتوی خێزانەکەی لە بۆ نمونە لەوانەیە زەواج بێتە پێشەوە بۆ نمونە لەوانەیە فەسڵکردن بێتە پێشەوە بۆی نمونە چکە هیچ کەسێک براقەبەی ناکە کە لی پرسیت و جاران کە لە قوتابخانە هاتەوە سعات دوازەکاتۆ دایک و باوکی لەوانەیە لیان بپرسیات چی خوێندۆتەوە چیت سەعی هەیە، چیت پێویستە، چیت پێویست نییە، ئامادەکاری خواردنیان بۆ کرد کە دوایە دێینە سەری. کە لەم ژیانە تازە پێویستە ڕەچاوی بکە بەڵام ئێستا قۆناغێکی ترە دەچێتە شوێنێک کە دەبێ خۆی حکوومەتی خۆی بەڕێوەبەرێ خۆی نفسی خۆی بەڕێوەبەرێ خۆی بتوانێ هەموو شتەکانی خۆی بەڕێوەبەرێ بۆیە ئەم مەرحە قۆناغە نوێیە ئەم ژیانە نوێیە کەسێکی نوێ واتە کەسەکە دەبێ گۆڕانکاری بەسەر سلوکی خۆیان گۆڕانکاری بەسەر بیرکردنەوەی خۆیان گۆڕانکاری بەسەر مەحتا زانست و معریفەی خۆشە ئەنجامدا. دەبێت لە بەرچاوی بگرێ کە لە ژیانی قوتابخانە لەگەڵ ژیانی زانکۆ جیاوازێکی زۆر زۆریان هەیە هەتا لە مستەلاحە کە دوایە دێمە دێمە سەری بۆیە لە قوتابخانە مامۆستا دایمە لە بەردەستیا بوو بەس لە زانکۆ احتیممالی هەیە بۆی نەبێ بچێتە بەردەمی زانکۆ بەردەمی مامۆسا لەوانەیە گوتم برایەکی مامۆسا بێ لێ بتوان تعاملی لەگەڵا بکە بەڵام لە جامعە کەمترە اینجا لە قوتابخانە وەکوتم منهج و کتێبێکی لەبەردەستە بەس لێ لەوانەیە مەلزەمەیەکی بدەنە بڕە بڕۆ سعیتیا بکە لێرە لێرە وەزیفە نووسینەوەی تیا بوو کۆمەڵە حاڵەتی لێ بەحس ئامادەکە لە یعنی لە هەموو ئەمانە تۆ دەبێ کۆمەڵە حاڵەتی ترکە لە بەرنمەکانی ترا باسی یەکەین اینجا خاڵێکی ترکە ڕۆژانە دەبێت لە بەرچاوی بگرێت لەم ژیانە نوێە ئەویش ئەوەیە ڕێخستنی کاروباری ڕۆژانەی خۆتە جاران تۆ بەیانیان کە هەڵەسای حوت و هەڵەسای بەدە دەقەنانتە خوار بە بیست دەقە گەشتە گەشتە قوتابخانە بەڵام ئێستا دەبێ خۆت ئامادە بیت نانوچا بۆ خۆت حازرکەی قاپەکان بشۆی تەرتیباتی خۆتکەی خۆت ڕێقی دەجاریکە نوێنەکانت کە ڕۆژانە لەسەری دەخەوی ئەوانە هەمووی خۆت حازریگەی کەواتە کاتەکانیشی دەبێت تەنزیم کێتە کە دوایە دێمە سەری شوێنی دانیشتەکەت جاران ئێمە ڕۆژانە شوێنی ینی ئەو شوێنی کە تایدا نیشتەجێیت دەکرێ ئێمە ئەومان لەبەرچاو بێ گوتم ئێمە لەگەڵ جاریوە لەوانەیە نزیک بە بە پێنج دقە گەشتبەتە مەکتب بەڵام ئێستا لەوانەیە بە سێ چارەک بیتە قوتابخانە بە پاس بڕۆیتە قوتابخانە جاروە پاست دەست ناکەوێت دەبێ ئەم ئەمانەت هەموو لە بەرچاوگرەوە ئامادە سازیان بۆ بکەی بۆ ئەوی لەگەڵە بگونجیت خاڵێکی ترکە وەکو وتم هاتوچۆیە احتیمال یە گوتم هاتوچۆکە جاران بە پیا چۆکردو لە بەردەمی ماڵتانە بووە یاخود دەدەقە لە ماڵتانەوە دوور بووە یاخود سیارەی باوکت هاتوشی پێکردو یا سیارەی برایەکت خوشکێکت کەسێکت یا لەگەڵ پێشش بەڵام ئێستا احتیمالی سیارەت دەست دەکەوێت احتیمالی هەیە وگەڵێ وەکوتم شوێنەکەی دوور بێ داخلەکە دوور بێ لەو شوێنە شوێن دانیشت و خەوتنەکە دوور بێ لە زانکۆکەوە بۆیە دەبێ هەل لە ئێستاوە ئەمانە ڕابێ لەگەڵا و تەعاملیان لەگەڵا بکەیت خاڵێکی ترکە زۆر ضرورە ئیشی لەسەر بکەیت یاخود لە بەرچاوت بێ ئەویش ئەوەیە کە خواردنە لەم قۆناغی کە ئێمە تەعاملی لەگەڵاکەی وە لە بەردەستمانە جاران ئێمە کە دەچین بۆ قوتابخانەوە هاتیینە دایک و باوکمان بە ئارزوی ئێمە خواردیان یعنی بۆ ئێوارە پرسیان پێکردین ئێستا پرسکردن نامێنێت دەبێت خۆت بە ئارزی خۆی بڕی خواردی هەڵبژێری لەوانەی واتە مەطبەخی بکەی ئەوەی کە دەوترێت زۆر جارێمە لە لە قوتابخانە پێمانەڵە یاخورە لە لە ماڵەوە دایکمان باوکمان خوشکەکە خوشک مەسەرە ئەوانەی کە خۆریکی خواردنن پێمانەڵە وڵی نازای ئێوارە چی بکەیت بەس لەوێ دەبێت خۆت بگەڕێ بە دوای ئاڕش شتێ بدۆستە بۆ خۆت بۆیە ئینجا دەبێت تەعاملەکەت کە دوایە دێمە سەری بە پێی خۆ ئەجا دواتە تۆ لەوێ دەبیتە خەفەر خەفەری قاپشۆرینە خەفەری نوێن کۆکردنەوە خەفەری خواردن ئامادەگەر خەفەری چون بە بازارە شت هێنانە هەموو ئەمانە دەبێت تۆ لە بەرچاوی خۆت بگری خاڵێکە لە خاڵەکان کە دەبێت لەم ژیانە تازە بە چاکترین شێوە تەرتیبی کە وەڕێکی خەی ئەوش ئەوەی هات پەیوەندیکردنە بە خەڵکەوە پەیوەندیکردە بە باڵ و بە ماڵەوە بە دایک و باوکەوە بە خوشک و براکانەوە بە ڕەفیق و برادەرەکانەوە دەبێ ئەم ئەم پەیوەندیکردە پەیوەندیەکی تەندروست و لە کاتی ئیشابێ کە دێمە سەر تەرتیبکردنی ئومۆری گیرفان کە ئەمە هەمومان ضرورە پند و ئامۆژگاری لێوەرگنی یەکێکی تر لەم کێشە و گیرگفتانە لەم ژیانە تازەیان کە دێتە ڕێمان ئەویش ئەوێ گیرگرفتی خەو جاران ئێمە طبیعی دایک و باوکمان مراقبمان وایە سعات یاڵزە بخەون چکە بای سعاتش خەبەرت نابێتەوەچی بۆ داوام ئێستا تۆ تا سعات دوش نەخەوی سێش نەخەوی لەگەڵ ڕفی خوبرادەرەکاندا قسەکە خۆ ماشەڵا مەجلیسەکان خۆشە بن پڕێ بێ لە پێکەنی لە کۆمەڵە حاڵت لەوانێت سعات دو سێ بخەویت بۆیە بەیان جارێکە جارێکە ناتوانانی لەوانێ بچی بۆ لە کاتی خۆیان کەڵێ هەڵسێن کەس نەبێ هەڵسێنێ بڕۆی بۆ قوتابخانە یاخود بڕۆی بۆ قوتابخانە لێ هەر بۆ زانکۆ لەوانەیە لەوانەیە پێویستی بەچی بێت ئەوە کەڵێ باوێش کرێی بۆیە دەکرێت لەم حاڵەتانەش بە هەمان شێ حاڵەتێکی تایبەتی تر کە مشکلی خەوە یاخود شوێن گۆڕین نەفری وامان هەیەگە شوێنەکەی لێ بگۆڕێ جارێکی کە لەوانەیە خەوی لێ نەکرێت بە مانگێکە نێت تۆ سەرتاوی لەم شوێنە جاران لە ماڵی خۆتانە لەوانەیە باوکودای کرد شەوانە دووسێ جا سەری لێ دەزان بەتانەکەت پێوە نیە ئێستا ئەم سۆز و خۆشەویستیت نەماوە دەڕۆیتە شوێنێک گەحتیماری هەیە بڵم دەجار هەتا بەیانی بەتانی لێ دوورکەوێتەوە تۆ کەس نەبێت خەمت خۆ بەتانەکەت یاخۆ حتا نەخۆشیشکەویت خاڵێکی تر کە زۆر جار باسەکرێ کە لەوانەیە یەکێکێ بێ لە کێشەکانی قوتابی کە دەچێ بۆ زانکۆ ئەویش یەکەمین ڕۆژی جامعە یەکەمین ڕۆژی جامعەوە ئەزانێ مەسەرە بۆ شەڕێکی گەورە و گرانە ڕا چونکە قەنەعەتی وایە زانکۆ ئەوەنە باسییان بۆ کردو ئەوەنە قرس و گرانە مامۆساکانی ئاوان تەلەبەکانی ئاواگاڵتە بە خەڵکەکەن بە تایبەتی ئەو قۆناغانەی کە خەڵک تازە دێتە پێشەوە احتیمالی هەیە بەلادی حسابت کە احتیمال هەیە بە لە لەهجەکانتانا جیاواز بێ احتیمالی لە قسەکانیان تێنەگەم بۆیە زۆر جار یعنی برادێک گەڕاندیوەتی من یەک مانگی ڕێک لە لەهجەی ڕفیقەکەم لە لە ژووری داخلەکە لی تێنەگەشتم یەک مانگی ڕێک یعنی کەلیماتەکان کە ئەویت دەبایە بۆستامێ هەتاوک ئیشارەتی کردە بۆ ئەو شتێک کە ئەو داوام لێکە بۆیە دەکرێت کە چی بۆ جامیعە یەکەم ڕۆژ کە چی بۆ جامیعە بڵین بۆ پەیمانگا دەبێ حاڵەتەکانت بە حاڵەتێکی ئاسایی بێ و تەبیعی چۆن دەڕۆی بۆ بۆ قوتابخانە چۆن دەڕۆی بۆ ماڵی خزم کەسوکارت ئاوالێکی بدەیتێت نەک لە خۆتی بکەیتە شەبەحێ واتە شەبەحێ نەتوانانی زاڵبی بەسەریا شەبەحێ نەتوانی وەکەڵێ هەنگاوەکانتی پێ تەرتیب بکەی بۆیە دەکرێت یەکەمین ڕۆژ بە حاڵەتێکی تەبیعی و ئاسانی وەریگری کە ئەنەما بۆ بازار ڕۆی چۆن ئەچیتە بازار ئەنواعی خەڵکی تیایە بە هەمان شێوە وا دابنێ کە دەڕۆیتە شوێنێکی تر کە زانکۆی خاڵێکە کە لە خاڵەکانە کە وکەڵێ احتیممالی هەیە بێتە بەردەستما و احتیممالی شەیە زۆر بیری لە بکەینەوە کە ئەویش هەست بە تەنایی کردنە. دەڵێ غەریبی و هەز بە تەنایکردن دەتکاتە شاعر دەتکاتە نووسەر دەتکاتە پەخشانوس دەتکاتە چیرۆکنووس دەستکاتە ڕۆمان نووس چونکە بۆ تۆ خۆت بە تەنهای لەوێ بیر لەوە کەیتۆ بیر لە ژیانی خۆتەکەێتە بیر لە داهاتوی خۆتەکەێتە بیر لە دایک و باوکتەکەێتەوە بیر لە خوشک و براکارەکەیتەوە هەندێک حاڵت کە پێشتر ڕابردۆ بەسەر تا یاخود بەسەرە بۆنمە بیرە لێ نەکردو ئەم جارە لە بێ ئیشیا دادە نیشی جارێکی کە خۆت بە تەنیا بیری لێکەیتەوە بە تابەتی ئەگەر وەکوتم سەڵ بێ لە قۆناغی جامعەکە زیاتر خەڵک سەڵتە یاخود خەڵ خێزان و ماڵمناڵی نییە بۆیە ئەمیش بە هەمانەوە جیهانێکی پڕ لە کێشە و ئەندێشەیە جیهانەکە پڕ لە گیرگرفتە بۆیە دەبێ خۆمانی بۆ حاضر کرد خاڵێکی کە کە لەوانەیە بێتە بەردەستمان کە ئەویش کۆمەڵێ زاراوەی تازەیە ئەم کۆمەڵە زاراوەیە تۆل لەگەڵ هەموو زارەوەگە لە هەندێکی احتیمالە گاڵتەل لێبێ هەندێکی لەوانەیە مەسەر پێی ڕانەیە هەندێکی قەنەعات دوایە لەوانەیە مەسەلە بن ئەەکەیتە هەڵەوە ئەگەر بیڵیت یا ئەگەر نێڵیت هەردوو حاڵەتەکە هەر سێ چوار حاڵەتەکە زەرورە کە بیزانی مەسەلە بۆن مێن لە ئێمە لە لە قوتابخاناڵێ قوتابخان ساڵە جامی ئەو زانکۆ و سکوڵ و ئەمانە یا مەسەلە بۆن مونە دەڵێن ئەمە پۆلەوە دەڵێ ئەوە قاعیم حاضرێ دەڵێنەوە حانوتە دەڵێ ئەوە کافتریایە دەڵێ مەسە ئەوە دەرسە دەڵێ ئەوم حاز ینی وانە و محاز ینی کەواتە هەموو ئەمانە دەبێ حازری کەین ڕاپۆ جارانە پێوە لە مەرحەلەی متەوەستا پیانەوتین ڕاپۆرت ئامادەکەن یاخۆ بڵین ڕاپۆرت ئستا لێ پێوتێ بەحس بەحس ئامادەکە بۆی ئەم مستەرە حتازانە دەبێ ئێمە چی بکەین خۆمان ڕابێنین لەگەڵە هەروەها نازناوە تازەکان ئەوە فلانە کەس دکتۆرە ئەوە فسارە کەسی ڕانیەیە ئەوە خەڵکی هەڵبجێ ئەوە خەڵیانی هەموو ئەمانەت دەبێ تعامل لەگەڵ ئەم وەز عتازا بکەین گیرفانی خۆمانە یعنی ئەگەر قەرع ئەگەر جاران تۆ حڕ بووبی لە ماڵەوە چەنێ پارە سەرف کردێ ئێستا بیهێنە بەرچوی خۆت مامۆسا بڵێن یاخود باوک و دایک بۆیان داناوی ماگانە بۆ نمونە کە کاتێ دوورەک بی لە لە ماڵەوە بە تایبەتی لە شارەکەی خۆتان نامێنیتەوە دایک و باوت بۆ نمونە دایان نابێ سەدا زادینارت بنێ واتە تۆ ئەگەر دابنیت سێ چوار کەسن مەسەرە سێ مناڵ سێ خوشکە سێ برایە سێ چوار کەسن هەموو پێکەوە دەژنی هەموو پێویستی بە ئەوەندا پارێ اینجا دواتە زایدەوەن جلوبەرگت پێویستە بیبی کەلوپەری خواردن و کەلوپەری دەبێ بیبی پاشان لەوانێت تۆ چەند جارێ ڕەفیق و برادەرەکانت داوتکەی هەموو ئەمانە دەبێ تەرتی بکەی بۆیە گیرفانەکەی خۆت دەبێ بە گوێرەی بوون و بە گوێرەی جگە تۆ ڕاستەکەی تۆ ڕۆشتی بخوێنی نەچی بە سەیران ئەگەر قەنەعەت وایە بۆ سەیران چویت ئەوە بە تەکیدی پێویستت بەچی نییە پێویستت بە بەوە نییە بۆیە دەکرێت ئێمە ئەو پارۆ سەرت و سامانە لە بەردەستمانە بە شێوازێکی ورد دابەشیکەین کە لەگەڵ مانگەکە بگونجێ بۆ منە ئەگەر سی ڕۆژ بێ دەبێ ئەم پارەیە تەقسیمی سی ڕۆژکەین ئەگەر ئەگەر سێ سەد هەزارە دو سەد هەزارە پێ سەد هەر چەندێکە کە قەرارە داهاتی تۆ ئەوەندە بێ دەبێت تەقسیمی چیکەی تەقسیمی ئەو کاتانە بکەی بزائیدەن هەندێ احتیاجات هەندێ احتیاجاتی تاری هەندێ پێداویستی تاری کە دەتە پێشەوە بۆ نمونە ڕەفیق و برادەرەکان بە یەکجار داوەتەکرێت قوتابە بەڕێزەکان وەکو مناڵە تەعاملکەی هەرچی دەگیرفانە بڕێتە بازار خەرجی کەیت و بەشی دواتری نمێنێتەوە بۆیە اینجا دواتر بە تایبەتی ئەم زروفەی کە ئێستا ئێمە تایە ئەژین ئەم زروفەی کە ئێستا ئێمە وەکەڵێ بەسەری ئەبین ئەویش ئەوەیە زروفێکی نامولائیمە زروفێکە کە پارۆس بە ینی وەکو نمونەیە دێنمی هەموو جارێک ینی لەم سێ هەفتە لە بەرنمەی کەژوتم لەم سێ هەفتەیە من چوومە یعنی سێ هەفتەی ڕابردووە پیاوێکم بینی مامۆسایکە ڕەفیقمە وتم هەواڵی مناڵەکەی پرسی کە لە جامعە لە هەولێرە خوێنێ وتم مناڵەکە چۆ بە جاواتی مامۆسا پارەی دکرێی سیارەکەم نەبوو بینەرمەوە کەواتە دەبێ باوکو دایک حاڵەتەکانی هەموو بەو حاڵکڵە ئیمکاناتەکان بۆ شێ دابشکەن مناڵیش بە هەمان شێ قوتابی بەڕێزیش دەبێ ئەوەی لە خەیاڵ بێ بەس تەنها تۆنی لە ماڵە پێویستی بە پارەیە دایک و باوکو پێویستیان پێێتی خوشک و براکانی تر پێویستیان پێێتی و دەبێ حاڵەتێکی یان چۆن تۆ خۆت حازرەکەی بۆ حاڵەتە تاریەکان حاڵەتە کوتوپڕەکان بە هەمان شێوە دەبێش دایک و باوکیشت خۆیان حازرکن بۆ حاڵەتە کوتوپڕەکان خاڵێکی تر لە خاڵەکان کە ئەمری دووەمە کا ئیشی دووەمە کاری دووەمە ئەویش ئەوەیە ژیانی ئەکادیبی تۆ لە زانکۆ چییە تۆ بۆ چی چوی بە زانکۆ ئەگەر بۆ سەیران چی وەکو لە خاڵی پێشوترا باسم کرد ئەوە طبیعە ئێمە هەمیشە دەزانین سە بۆ سەیران چون کاتیە احتیممالی هەیە ئەگەر ئەگەر زۆر زۆر بخانێ مانگە بخارێ بەڵام تۆ دەڕۆی چهه مانگ لە جامیعا دەبیت چهه مانگ تعامل لەگەڵ خەڵکە جیاوازەکانە لەهجە جیاوازەکانە گوند و شارە خەڵکی گوند و شارە جیاوازەکانە دەکەیت بۆیە دەبێ یەکەمین محوەر یەکەمین خاڵ کە تۆ بە چواردەورە بسوڕێتەوە دیراسەکردن و خوێندن بێ بۆیە یعنی من لە دەورەیە کا قوتابێکی بەڕێز پار کردمەوە هەستاوەتی ماوەسا من ئەم ساڵ چوار دەستکەوتم بەشتم جەدۆلێکمان بۆ تەرتیب بکەی جەدۆلەکەم بۆ تەرتیب بکەی لەگەڵ ڕۆفیقانەما بتوانم باشتری کەڵێ نەتیجە بەدەست بێ بەشکم خۆی ئەو چوار دەستە بڕم چوار دەستەکەم لەگەڵ کەسێکی کا خو بڵین تەوزیعاتی کاتەکەمان بۆ کرد چۆن سعیب کات کەڵە چۆن ئەتوانێت سەرکەوتوو بێ بۆمان تەرتیب کرد دوای پرسیارم لەکردو هیچ کامیانی جەبەجە نەکردو عیلم کە دەوترێ، مەعریفە و شخیبرە کە دەوترێ، شارەزایی کە دەوترێ بە هەر کەسێک، یا بە من دەوترێ یا بە تۆ دەوترێ، دە بۆ جێبەجێکردنە. ئەگەر جێبەجێی نەکەین دەبێتە خەیاڵ. ئینسانیش لە خەیاڵ هیچ بەرهەم نایەنێ. هەتا ئێوارە ئەگەر وا دابنێی مەسەلە بۆ نموونە ئێستا لە خەیاڵمانە لە شاخێکاین ڕاوێکمان کردووە ئاسکێکمان ئاسکێکی کێوی وەکەڵێ بزنێکی کێوی یاخود مەڕێک هەرچی هەیە ڕاومان کردو و ئەیبرژێنی ئەمە لە خەیاڵە بەس ئەوە مهمە کە لەبەردەستە کوردەواری خۆمان دەڵێ نان ئەو نانەیە ئێستا لە خوانە بۆیە خاڵی دووەممان کە خاڵیکی گرنگە ئەوش ئەوەیە ژیانی ئەکادیمی تۆ لە ناو جامعات چۆنە چۆن فێرە بیت چۆن دەتوانی فێر بیت ئایا چۆن بتانی بگەیتە قمە لە فێربوونا چۆن لە ناو پۆلەکەی خۆتا بتانی منافەسەی هەموو ڕفقەکانت بکەیت یعنی زانایان شێوازی فێربوونیان کردەوە سێ بەشەوە کە لەوانەیە مامۆسا بەڕێزەکان کە گویان لەبێ لەوانەیە ئەم حاڵەتانیان هاتبێتە پێشەوە یەکێکیان یەکێک لەو حاڵەتانە یاخود لەو شێوازی فێربوونە شێوازی بەسەریە یاخود شێواری شێوازی بینینە بۆیە زۆرجار لە پۆلە جاری وا هەیە تەلەبەیەگە لەسەڵ ماوەسا من ئەگەر لە مێزی پێشی پێشەوە نەبووم لە کورسی پێشی پێشەوە نەبوو هیچ جاچێتە بەشکم بۆیە زۆر طبیعیە قوتابیەک ئەگەر یعنی من بۆ خۆم قوتابیم بینیوە لە لە پۆلا پرسیارم لە لای چەپ کردی ئەو لە ڕاستە جوابی داوەتەوە پرسیارم لە دراوسەکەی کرد ئەو بەبێ هیچ بەبێ ینی بەبێەوەی پرسیارم نەکرد ناوی ئەوی تیاابە پەیوەندی بۆ هەبێ بۆ خۆی جوابی داوەتەوە یعنی ئەمانە حاڵەتەکانن کە مرۆفت ئایا بۆیە تۆش بۆ خۆت قوتابی بەڕێز ئەگەر قەنەعات دوایە پێویستە لە پێشی پێشەوە دانیشی فێرەبیت کەسی وا هەیە مێزەکەی بگۆڕە علم ناچێتە مشکی هەر مێزەکەی یعنی لەم شوێنە هەڵیسێنە بچۆرە شوێنێکیکە ئینتحان لە ئینتحانا بیش شوێنەکەی بجوڵێن احتیممالی بۆی نەکرێ باشترین جواباتەوە بۆیە هەندێک کەسمانێن و کۆڵە شێوازی فێربوونەکە ئەکرێ بە سێ بەشەوە بەش یەکەمی وەکمان فێرخوازی بینینە بەشی دۆمان فێرخوازی بیستنە کەسی وامان هەیە لە ناوەڕاستە یا لە دوای دواوەیە بەبێ ئەوەی سەیری دکتۆرەکە بکە سەیری مامۆساکە بکە سەیری پرۆفسۆرەکەکە سەیری هیچ کەسێ بکە کە قسەکە ئەم خەریکی نووسینی خۆیەتی لە ناوەڕاستە سەریش بەرزاکاتەوە بۆیش ئەمەش بە هەمان شێو بەو شێوازی خۆی فێرە بێ خاڵێکی ترمانە یاخود بەشی سێهممان هەیە کە لە شێواز و جۆرەکانی فێربوونایە ئەویش ئەوەیە فێربوونی جوڵەیە ئەم قوتابە جاری وایە قوتابی وامان هەیە حەزەکە تۆ دێنیتە پێشی پێشەوە باڵاش احتیمالێ وابێ بۆ پێش پێشەوەشێ بەڵامەوە حەزەکە لە دوای داوا دانیشێ بۆچی لەبەرەوە ئاگای لە هەموو ژوورەکە بێ ئاگای لە هەموو حرکات و سەکەنات و کەڵێ هەموو جوڵەکانی ناو پۆلەکە بێ کێ قسە ئەک کێ قسە ناکا کێ لەگەڵ کیا پێکەن هەموو ئەم شتانەی ئاگادار بێ بۆیە ئەمەش بە هەمان شێوە ئەگەر تۆ هایت بۆیە ئەم سێناوەتەم باکرد ئەم سێ شێوازم باس کرد دەکرێت تۆ لە خۆتا تەرتیبی کێ خاڵێک کێکە ئەگەر دەتەوێ ژیانێکی ئەکادیمی سربەز لە چڵەپۆپا لە قمما بەدەستبێنی دەبێ پەیوەندی لەگەڵ مامۆستا باش بێ لەگەڵ ئەو دکتۆرەی کە دکتۆری بەحسەکەتە دکتۆری وەکەڵەیە دکتۆری یاخود بڵێ ماوەسای وانە و محازرە وتنەوەکەتە دەبێ علااقاتێکی زۆر باش بە هەر دکتانە چونکە تۆ محتاجی ئەوی دەبێ بە هەر دکتانە چونکە تۆ هەدەفەکەت خوێندنە. ئەگەر کەسێکیش بەرگری لەکردی کەسێکی ڕێگری لەکرد کەسێکیش منافەسەی کردی دەبێ ئاگار لە چی بێ ئاگار لەوە بێت تۆ ئەم علااقاتە تێک نەدەی چونکە ئەمە چوار ساڵە بۆ دیاریکراوە دەبێت ئەو چوار ساڵە بگۆزەرێنی دەبێت ئەم چوار ساڵە احتیممانی مامۆسای وایە هەتا چوار ساڵگەر هەر مامۆساتە بۆیە ناکرێت تۆ لە یەکەم ڕۆژەوە لەبەر حەزێکی خۆت کە لەوانەیە هەڵەیەک و لێ تێک نەگەشتێکی خراپ بێ تێکی دەی بۆیە بۆی کێشە و گێروگرفت دەبێت دەبێت پەیوەندیەکی دروست و چاک ئەنجام بدەین لەگەڵ مامۆستاکانمان یەکێکی تر لە کێشە و گیرروگرفتەکان لە ژیانی زانستیا دێتە ڕێمان کە ئەوی شەبەحی زمانی ئینگلیزیە بۆیە تۆ زۆر جار کە دەچی سیرەکەی بتۆ لە ئەحیاوە گیراوی لە ئینگلیزی شا باش دیت مستەلح و زاراوە زاراوە ئەحەیەکان مستەلح و زاراوە فیزیایەکان هەندەسیەکان کیمیایەکان هەمویان ئینگلیزین کەواتە تۆ هەل ئێستاوە نەبێتە شەبەح و دێ و درنجە کە نەتوانانی تعاملی لەگەڵا بکەیت بەڵکو دەبێت قەنەعەت دوابێ تۆ دوانزە ساڵی خوێندنت بە سەرکەوتوی بە ئینگلیزیشەوە خوێندووە واتە دە ساڵ نزیکەی دە ساڵ یاخۆ بڵێن دوانزە ساڵ ئینگلیزیت خوێندووە تۆ دەتوانی ئەم قۆناغش تێپەڕێنی بۆیە دەبێ اینجا سەرچاوەکان ماوەسا پێتەڵێ بڕۆ ئادێ بڕۆمە سەرە مەزەمەیەکی داوا پێ مەزەگە بیست لاپەڕێ بەڵام لە ناو مەزەمەکە کۆمەڵە سەرچاوە داوا لێکە کە دەبێ بڕۆی بیکڕی پارە بچونکە باسی ئوموری مالیمان کرد کە دەبێت پارە بۆ بەحز ئامادەکەی پارە بۆ کتێب ئامادەکەی سەرچاوەکانی خوێندن کە پێویستە لە ناو قوتابخانە بۆ بەحسە بۆ خوێندنەوەی بۆ هەر شتێک ئەمانە زەرور بۆیە دەکرێت تۆ بۆ خۆت ئەو مەسادرانە هەمووی حاضر بێ و ئامادەکەی لە بەردەساوی وە تاکیید بە فێربوونی زمانی ئینگلیس وەکو فێربوونی زمانەکانی ترە وەکو فێربوونی هەر علمێکی ترە بەڵام لە هەندێکمانە کابوسێکمان دروست کردو ناوێنین دووری کەینەوە و هەندێکشمان احتیممالی هەیە هەر بۆ خۆمان ئامادە سازیمان کەم بۆ کردێ اینجا دواتر خاڵێکی تر کە بە بەردەوامی کە لە بەردەستمانابێ ئەوش ئەوەیە ئێمە چۆن بتوانین تواناکانی خۆمان ڕۆژانە پەرە پێ بدەین چونکە ئێمە ئەگەر ئاگادار بین ئەو حاڵەتی کە ئێمە هەمانە ئەم وەزعی کە ئێمە هەمانە ئەم تەرتیباتی کە ئێمە هەمانە دەبێت لە خەیاڵمانە بێت کە ئێمە چیمان هەیە ئەم لەوانەیە دەورەیە بکرێتەوە لەوانەیە پێویستمان بە تعاملێکی ڕۆژانە هەبێ بۆیە دەکرێ ئێمە ئاگامان لە قدرت واتە ئەگەر دەورە هەبوو دەورەی ئینگلیزیە دەورەی زمانە مەحاولەکەین قدرەت و توانای خۆمان لە زیه ناچکە ڕاهێنانی دەوێت لە خوێندن و تعلیما پێویستە چونکە سبەی نییە کە تۆ بووی بە مامۆسا یاخود بووی بە دکتۆر دەکرێت ئێمە تەرتیباتێکی بۆ بکەین خاڵی سێهەممان هەیە ئەویش ئەوەیە کە کۆمەڵێ شتی دەرونیە کۆمەڵە مەهاراتی دەرونیە کە چۆن ئێمە بتوانین لە ژیانی نوێ ئاگامان لێبی ئەوش ئەوەیە یەکەم ئێمە چوینەتە قۆناقێکە کە پڕێتی لە کێشە و گیروگرفت وەکوتم یعنی سەزانکۆی وایە 4هزار قوتابی تایە واتە 4هزار شخصێتی تیا 4هزار نفسێتی تیا 4هزار جۆر کەسایەتی تیا 4هزار کێشە مشکلی تایە کەواتە دەبێ خۆت بۆ هەر هەمویان ئامادەکەیت اینجا دواتر هەندێک کێشە و گیرگرفتی قوتابی کە هەر لە بیدایەتەوە کۆخت و قەنەعات وایە کە چیتەدا قۆناغێکی تازەوە ئەو قۆناغە دەبێت خۆتی بە حازرکەیت قۆناغێکی تر کە لە کۆتای احتیمالێ بکەویت ئەوە ساڵ یەکەم و تێپەڕان جەنابەت بەهۆی گیرگرسی خۆتەوە بەهۆی کێشەوی یعنی کۆسپەکانی ڕێگا لە تۆ گەورەتر بوو لە چارەسەرەکانی تۆ گەورەتر بوو ئایا تۆ چۆن بتوانیت ڕازاڵبی بەسەرە بۆیە هەندێ من من قەنە من ناڵێم با بکەوین بەڵام هەندێ جار هەندێک کەوتن دەبێتە هۆی خێر بۆ بۆ بۆ کەسەکە بۆیە بۆ حاڵەتی دوم بۆ کەسی دوم بۆ قۆناغی دوم دەکرێت باشتر و چاکتر هەنگاوەکانی خێراتر بکە خاڵێکی تر لەو خاڵانە کە پێویستە بۆ خۆت لە ناحەی نفسیەوە بۆ خۆ دروستکەی بە ئیجابیانە ئەویش ئەوەیە تۆ چۆن بتانی ناکرێ ئێمە کە ئێستا وەکەڵێ پێناسەی خۆمان بەگەشتبین بکەین بەڵام لەو لاوە ئەگەر لە ئینتحانەکە کەوتیت ئەگەر لەگەڵ مامۆسایەکە کێشە گیرگرتێکمانە بوو ئەگەر خوانەکە باوکمان یان تووشی گیرگرفت و تووشی کێشە بوو ئایا ئێمە چۆن بتوانین تەرتیباتی ئەوە بکەین خاڵێکی تر لەو خاڵانەکە پێویستە لە ناحەی دەرونیوە ڕەچاوی بکەین و ئامادەسازی بۆ بکەین ئەوش ئەوەیە ئەو چالاکیانە یاخود بڵێن ئەو ئامرازە پێشکەوتوانەی کە ئێستا خەڵ بەکاری دێنێ واتە ئامرازە پێشکەوتەکان ئێمە جاریواە تۆ لەوانەی خەڵ هەمووی کۆمپیوتەری پێ تۆ پێت نییە طبیعی ینی ناڵم طبیعی بە بەمانای کردبە چونکە بۆ خەڵک هەر کەڵێ خەفەتی پێخوا تووشی هەموو غەمە بێ بەڵام دەکرێ خۆتی لەگەڵا بگونجێنی دەکرێ ساڵەکە وەکەڵێ لەگەڵ ڕفی قوبرادەرەکان تا بیبەیتە سەرەوە خاڵێکی تر لەو خاڵانە کە لە ناحەی نەفسە و بوارەوە بواری دەروونەکەەوە ئاگامان لێبێ ئەویش بزانن لێمان ڕوون بێک کە هەموو یەس و ترسێک لە چیوە سەرچاوی گرتووە لە ڕۆژێ لە ڕۆژان سەر نەکەوت بووین نەبووین لە بوارێکە لە ئیشەکە لە کارێکە لە کردەوەیەکە لە پیشەیەەکە لە سیارە کڕینەکە لە یەعنی مەسەلەو لە ئینتیحانەکە لە تەعامولکردنەکە لەگەڵ حتا لەگەڵ کچێکە یا کوڕێک لەگەڵ کچێک بۆیە ئەم قۆناغانە کە تۆ بڕیوتە بۆیە بۆیە زۆر جارەبینی نەفەری وا هەیە پێڵەی بۆ خێزان دروست ناکەی وەڵاهی لەبەر ئەوەی فلانە حاڵتم کی تووشی کێشە و گیرگردم لەم حاڵەتا ناتوانم چی بکەم ئێستا یاخود ئێستا قۆناغی ئەوەم نییە بۆچی قۆناغت نیە وەڵا خانم نییە سیارم نیە نا جاخۆ هەموو کەسە کە سیارە و خانووی هەبێ ئیتر دوایەوە ئەندراوانێ خەڵگە بێ بڵێ وەڵام هەڵی ماڵم ناڵم هەر نایە مادەم سیارە و خانوومەی چ بێستم بە کۆمەڵە حاڵەتی تر هەیە خاڵێکە لە خاڵەکان کە زەرورە لە ناحی دەرونی و ئاگامان لێبێ ئەویش ئەوەیە دەبێ ئێمە هەڵسەنگاندن بۆ خۆمان بکەین لەگەڵ هەموو ڕۆژەکە کە تێپەڕێ واتە بزانین خاڵی لاوازی خۆمان لەوێت لەوێت چییە گە ئێمە دەبێ بڕۆینە قوتابخانە مرۆڤ بۆ خۆی کائینێکی کۆمەڵایەتی ناتوانێت خۆی بە تەنابژی تۆ چویتەتە ناو ژوورێک هەشت کەسی تایە حەو کەسی تایە لە حەو لەهجە و شاری جیاوازەوە دەبێت تۆ بزانی خاڵی لاوازی خۆت نەدەی بەدەستەوە لەم حاڵەتانە بۆ خۆ دەڵێم عقدەکەت خاڵە گرێکەت لە کوێە بۆ خۆت توانی چارەسەریکەی خاڵێکە لەو خاڵانە کە پێویستە بۆ قوتابی بەڕێز ئاگاداری بێ ئەویش ئەوەیە نەرم بڕ بە واتە نەرم بە و خۆگونجێن بە لەگەڵ ئەم حاڵەتە تازەی کە دروست بووە ئەچیتە ژوورێکەوە هەمووی بەیەکجار حەزی بۆنمونە لە فلانە خواردنە حەزی لە سوێرە حەزی لە ترشە حەزی لە حەزی لە تۆ دەبێت لەگەڵ ئەمانە بگونجی خۆ ناکرێ عنی من بەبیرم بێ جارێک یعنی کەسێکم بینی باسی نەوەدەکانەکەم کەسێکم بینی سوێنی خواروتی لە ژوورێکە نزیکەی دە تەلەبەی تیا بووە ئێواران چوون دەشێشان کردووە ئەمە ناکرێ ئێمە ئەم قۆناغەوە تێپەڕجوکە ڕۆژێک نییە حسابی کە ینی حسابی کە بزانە کاتە چەند ڕۆژ نزیکەی چوار ساڵە نزیکەی 1500 ئەوەنە ڕۆژە بۆیە دەبێ خۆگونجێن بی لەگەڵ ئەو بارودۆخە تازا کە بۆمان دێتە پێشە خاڵێکی تر لەو خاڵانە کە پێویستە باسیکەین ئەوجۆە تۆ چەندێک گوێگری گوێ چەندێک گوێگرێکی باشی ناکرێت سەعاتێ قسە بۆ خەڵکی ئامادە نەوی پێنج دقە گوێ لە خەڵ بگریت مەسەلا کاتێک کە تۆ گوێ لە من ناگری منش بە هەمان شێوە تەعاملی لەگەڵاکەم ناکرێ من هەر گوێ لە تۆ بگرم تۆ گوێ لە من بگری بۆیە دەبێ ببیتە گوێگرێکی باش بۆ ئەوەی تەعامل لەگەڵ ئەو پێ شش کەسە یاخود لەگەڵ ئەو مامۆسا بەرەزاری یاخود لەگەڵ گروپەکەی خۆتا بە شێوازێکی باش و دروست ئەنجام دەین خۆشەویستان بەم شێوەیە هاتینە کۆتایی بەرنمەی ئەم جارشمان هەتا بەرنمەیەکی تر بەخوای گەورەتان دەستپێرم خواتان لەگەڵ